بە قەڵەمی، ڕێبوارادەمی، خوێندنەوەی ئارام حاجی، عروجی ڕۆحەکان. یا ئیلاهی، درگاکانی ئاسمانت ئاوەڵا کە. بڵێ بە سافاتی مەلەک ڕابوەستن، ئەمجارەیان. ئەمجارەیان نە شەوڕەوی پێغەمبەرە و یا ئیلاهی ئەم جارەیان ڕۆحی کڵۆڵی نەنکمە کە جەستەی سیس و شەکەتی وا بە ژێری گوردۆڵکەیەک توڕابەوە ئەم جارەیان ڕۆحی کەساسی دایکمە کە پرچی کردبووە پەلکە و سینەی بە بوستانی گوڵان بۆ هاتنەوە و هاتنە جۆشی مەیلی باوکم وەلێ ئەفسووس وەلێ ئەفسووس جەستەی ئەویش وەکوو نەنکم وا بە ژێری خاشاکەوە. ئەم جارەیان لقای ڕووحی مناڵێکی شیرەخۆرە کە هەر پارچەیەک لە جەستەی وا بە دەمی کەلبێکی عەرەبستانەوە. ئەم جارەیان ڕووحی ناسکی کیژۆڵەیەکی بێنازە ئەها تەرمی قەد و باڵای لەگەڵ بووکە ژیکەڵەکەی چۆن لە ڕملی بیابانا پلیکاون. یا ئیلاهی ئەم جارەیان لە بری میعراج میهرەجانی ئەڕواحی ئەنفالستانە ئاهولورە و مەقاماتی گەرمەسێر و نوزە نوزی مناڵان و قیژە قیژی کیژۆڵانە یا ئیلاهی یا ئیلاهی ئەم جارەیان ڕەوی ڕوحی کوردەکانە لە سەفینە و سەکینەی نوحەوە تا ئاسمانی حەوتەمین و لەوێشەوە تا دەگاتە شەمسی جانت سکاڵا دەکەین لە جانی تۆ لە نێدراو و کەلامی تۆ سکاڵا لە هەموو ئەعراب لە کلتوریان لە فەرهەنگیان لە وەحشەتیان سکاڵا دێنین و سکاڵا دێنین و دەڵێین